کاتێ کە گەشتینە مەمفیس هرم هەب داوای لە گەورە پیاوان و دەوڵەمەندەکان کرد کە لە دانیشتنێکدا ئامادەبن و لە پاش هاتنیان هورم هەپیانی وت کە ئێوە هەمووتان زەنگین و من پیاوێکی هەژارم و ئەو ڕۆژەی کە لەدایک بووم وەکو چوار پێکان قڵیشی نێوان پەنجەکانم ڕیخی پێوە بوو ئامون بەرەکەتی دا پێم و منی گەورە کرد و ئێستا فیرعەون فەرمانی داوە بە من کە پێش لە دوژمنی بێ بەزەی و خوێن ڕێژ بگرم کە بەرەو میسڕ دێ کاتێک کە هاتمە ئێرەوە بە خۆشحاڵیەوە بیستم کە ئێوە بە جوتیاران و بەندەکانی خۆتان وتووە کە لە بەرەوەی شەڕ دەستی پێکردووە ئەبێ فیداکاری و کەم خەرجی بکەن و بەشی ئازوقەی جوتیاران و بەندەکانی خۆتان کەم کردۆتەوە و نرخی بەرو بومەکانی خۆتان لەم شارەدا بەرز کردۆتەوە و ئەو شتەی کەوتوتانە و کردوتانە من وا تێگەێنێت کە خۆشتان ئامادەن فیداکاری بکەن و منیش لەو بەشداری کردنەی ئێوە خۆشحاڵە بم و ئێوە ئەزانن کە جەنگ پێویستی بە هەندێ خەرجی هەیە کە لە هەمویان گرنگتر چەک و ئازوقەی سەربازانە وە کاتێ من گەیشتمە ئێرە ڕادەی باجی ئێوەم لە بەرپرسانی باجی ئێرە پرسی و جگە لەوەش لەمەڕ دەوڵەمەندی ئێوە زانیاری ترم دەست کەوتووە و من ئەزانم کە ئێوە لە سەردەمی فیرعەونی درۆزندا هەندێ لە داراییەکەی خۆتان شاردبۆوە بۆ ئەوەی سەرانە نەیگرێتەوە بەڵام ئێستا سەردەمی پاشایەتی فیرعەونی ڕازگۆیە و ئەو بە ناوی ئامونۆ پاشایەتێکات و ئێوە نابێت دەوڵەمەندەکەی خۆتان بشارنەوە، بەڵکو ئەبێ بە خۆشحالی و دارایەکەی خۆتان بۆ جەنگ و بەرگری کردن لە میسر بدەن، بۆیە هەر یەکێک لە ئێوە ئەبێ نیوەی دەوڵەمەندیەکەی خۆی بداتە من، جا قەیناکە ئەوەی کە ئەیدەن زێڕ یان زیو یان گەنم یان مانگا و مەڕ وەیا ئەسپ بێت بۆ بەستن بە گالیسکەکانەوە. کاتێک کە قسەکانی هورم هەب تەواو بوو، لەناکاودا دەنگی شیوەن لە پیاوە گەورەکان و دەوڵەمەندەکانەوە بەرز بووە و، کراسەکانی خۆیان دڕاند و ئەو کەسانەی کە قژی زۆریان هەبوو چنگ چنگ قژی سەریان ئەڕنیەوە و بە گریانەوە ئەیانوت ئێمە هیچ شتێکمان نییە و فیرعەونی درۆزن و خوایەکەی ئەو ئێمەی هەژار کرد و ئەوەی هەمان بوو لێمانی سەند و ئەو کەسانی کە بە تۆیان وتووە ئێمە دەوڵەمندێکەی خۆمان حەشارداوە درۆکەن. هورمهب بێدەنگ بوو هەتا شیوەنەکەی ئەوان کۆتایی پێهات و وتی لەسەر دەمی پاشایەتی فیرعەونی درۆزن، بەشێوەیەک کە من خۆم ئاگام لێبوو هیچ کەسێ دەنکە گەنمێک وەیان حەڵقە مسێک وەیان گۆزێک ئاوی جۆشیان لێتان نەسەندووە فەرمان بەرە درۆزنەکان تەنها دەستیان بەسەر زەویەکانی ئامون داگرت کە لەلایەن کاهینەکانەوە بەڕێوە ئەبرا و بەسەر جوتیاراندا بەشیان کردبوو هەندێ لە ئێوە ئەگەرچی خاوەنی زەوی و زاری زۆر بوون بەهۆی جوتیارەکانیشتانەوە بەشێکتان لەو زەویانە بە خۆڕایی وەرگرتووە بەڵام نەتان داوەتەوە ئەوان بەڵکو خۆتان بەکارتان هێناوە بۆیە لە سەردەمی فیرعەونی درۆزندا لە دەوڵەمەندی هیچ یەکێک لێوە کەم نەبۆتەوە و هەندێکیشتان توانیوتانە زەویەکانی خۆتان زیاد بکەن و پاشانیش قات و قڕی هاتە پێش و لەبەرەوەی کە پێشتر ئێوە پێشبینی ئەوەتان کردبوو دانەوێڵەکانتان قۆرخ کرد و توانیتان هەر پێوانێک گەنم بە نرخێکی زۆر بفرۆشن لەلایەکی تریشەوە من نامەوێت کە نیوەی داراییەکەتان بە خۆڕایی لێوەربگرم بەڵکو مەبەستم ئەوەیە کە ئێوە نیوەی داراییە ڕواڵەتەکەی خۆتانم بە قەرز بدەنێ کە بێگومان لە دەوڵەمەندی ڕاستەقینەکەتان کەمترە بۆ ئەوەی من خەرجی شەڕی پێدابیم کەم و لە دوای کۆتایی هاتنی شەڕ قەرزەکانتان ئەدەمەوە دەوڵەمەندەکان کەمێ سەیری یەکتریان کرد و پاشان وتیان ئەگەر ئێمە قەرزت بدەینێ تۆ چ دەستەبەریەکمان ئەدەیتێ هورم هەبوتی دەستەبەری من بۆ وەرگرتنی قەرز سەرکەوتن و وابزانم کە ئەم وەسیقەیە لە لای ئێوە متمانەی هەیە چونکە ئەگەر من سەرنەکەوم سەربازانی هاتی دێنە ئێرەوە و نەک هەر نیوەی داراییەکەتان بەڵکو هەموو سامانەکەتان داگیرەکەن منەزانم کە ئێوە لەبەرەوەی پیاوانێکی هۆشیارن و شارەزای ژمێرن قازانجیشم لێسەن و من ئامادەم قازانجی پارەکەتان ببژێرم بەڵام لەگەڵ هەر یەکێک لە ئێوەدا بەجیا لەبارەی دانانی بڕی قازانجەکە گفتوگۆکەم دەوڵەمەندەکان جارێکی تر دەنگی شیوەنیان بەرز بۆ وتیان ئێمە ئەزانین کە تۆ لەبەر ئەوە ئەڵێی بە جیاجیا لەگەڵتاندا دا ئەنیشم چونکە نیازی ئەوەت نییە سوودمان بدەیتێ و تەنانەت ئێمە دڵنیا نین کە پارە قەرزەکەشمان بدەیتەوە جا نەخوازە قازانجەکەی، ئینجا لە کاتێکدا کە نێوچاوانیان بە زەویدا ئەکێشا وتیان ئێستا کە ئەبێ هەژار ببین و هەموو شتێکی خۆمان لە دەست بدەین هەر ئەوە باشترە کە خۆمان بدەین بە دەست سەربازەکانی هاتیەوە هورم هەبوتی زۆر باشە من ئامادەم کە بە پێی خواستی خۆتان کار بکەم و لەبەرەوەی کە بەتەمان خۆتان بدەنە دەست سەربازەکانی هاتیەوە من ئێستا بە سەربازەکانی خۆم ئەڵێم کە بێن دەست و قاچتان ببەستنەوە و بتان خەنە ناو کەشتیەوە و هەمووتان ببەن و تەسلیمی سەربازەکانی هاتیتان بکەن بەڵام لەبەرەوەی کە بەدەستەوە دانی ئێوە بە هاتیەکان هیچ جیاوازیەکی لەگەڵ مردن دا نیە و سەربازەکانی ئەوان یەکسەر کوێرتانەکەن و بۆ ئاشەکان و چەرخەکانی ڕۆن گرتنی خۆیانتان ئەبەن بۆیە هەر ئەوەندە کە ئێوە ڕۆشتن من دەست بەسەر هەموو داراییەکانتان داگرم. ئەوان کاتێک کە ئەم وتەیان بیست هاواریان لێ بەرز بوو و خۆیان بە زەویدا دا و ئامادە بوون کە هەریەکێکیان بڕێ زێر و پارە بداتە هورم هەب بەڵام هورم هەب دڵی ئەوانی دایەوتی من لەبەر ئەوە ئێوەم بان کردووە چونکە زانم لەم شارەدا لە ئێوە دەوڵەمەندتر کەس نییە و ئەزانم کە ئێوە خەڵکانێکی زیرەکن کە توانیوتانە بەهۆی سەرمایە و دارایی خۆتان بە زیانی خەڵکی دەوڵەمەند ببن و لە ئایندەشدا زەنگینترەبن چونکە خەڵکی دنیا دوو جۆرن دەستەیەک لە سەرتاوە تا کۆتایی تەمەنیان هەژارە بن چونکە نیانتوانی و ناشتوانن ڕێگای لەسەر حسابی خەڵک دەوڵەمەند بوون و شێوەی خوێن مژینیان بدۆزنەوە دەستەیەکی تریش ئەو کەسانەن کە فێری شێوازی دەوڵەمەند بوون بوون بەهۆی زیان گەیاندن بە خەڵکی تر و خوێن مژینیان. دەستەیەکی تریش ئەو کەسانەن کە فێری شێوازی دەوڵەمەند بوون بوون بەهۆی زیان گەیاندن بە خەڵکی تر و خوێن مژینیان و ئەم کۆمەڵە ئەگەر لە ماوەی تەمەنیاندا بیست جاریش داراییەکەیان لە کیس بدەن دیسانەوە هەر دەوڵەمەند دەبن چونکە ئەزانن کە چۆن ئەکرێ بە زیانی خەڵکی تر دەوڵەمەند ببی و ئێوە لەم دەستێن و ئەگەر من بە جۆرێک بتانوشم کە گوشراوەی لەشتان دەربێ هێشتا هەر دەوڵەمەند ئەبن چونکە ڕێگەی پارە پەیداکردن بەهۆی دزینەوەی دەستڕەنجی خەڵکی ئەزانن بەڵام دڵنیابن کە من ئەوەندە تەنگاوتان ناکەم و زۆر ناتانوشم کە وشکتان بکەمەوە چونکە ئێوەی دەوڵەمەند وەکو درەختە میوەدارەکانی من و باخەوانی ژیر هەرگیز داری بەردار لە ڕەگەوە هەڵناکێشێ بەڵکو تەنها میوەکەی ئەچنێتەوە هەروەها کاتێک کە شەڕ دەستی پێکرد دەوڵەمەندەکان و بە تایبەت خاوەن زەویە کشتتوکاڵیەکان و بازرگانەکان و خاوەن کەشتەکان و شوانکارەکان داراییەکەی خۆیان زیادەکەن و ئەگەر بە ژمارەی لمی بیابانەکانیش فەرمانبەرانی باج بێن و سەرانیان لێبسەنن، هێشتا هەر سامانی ئەوان ڕۆژ بە ڕۆژ زیا دەکات و ئەوان تەنانەت سەرانە لە بەرپرسانی باجیش ئەسەنن، چونکە گەنم و ئاوی جۆ و گۆشت و شتەکانی تری خۆیان بە نرخێکی گرانتر ئەفرۆشنە ئەوان کەواتە ئێوە خەمتان نەبێ کە کەمێک لە داراییەکەتان بە قەرز ئەدەنە من چونکە دەیان بەرامبەری ئەوەتان لە ماوەیەکی کەمدا دەزەکەوێتەوە ئێستا بڕۆن خەریکی ئامادەکردنی ئامرازەکانی قازانجکردنێکی زۆری سەردەمی جەنگ بن و خۆتان قەڵەوتر بکەن چونکە هەر کاتێک کە شەڕ دەست پێکا ئەگەرچی هەزارەها سەربازە کوژرێ و هەزاران خانوو وێرانەکرێ و دانیشتوانی بە بەندەی و کەنیزی ئەبرێ بەڵام خاوەن سامانەکان و بازرگان و شوانکارە و کەشتیوان و مامەڵەچیەکانی کە کاریان کڕین و فرۆشتنە قەڵەوترە بن هەروەها لە بەرەوەی کە من لە دوای پاشەکشێ پێکردنی هێزەکانی هاتی بەنیازم کە سووریاش بگرمەوە و وەکو زوو بیکەمە بەشێک لە خاکی میسر و ئێوە سوودێکی زۆرتان لە سووریا دەزەکەوێ وا باشە کە جگە لەو قەرزەی کە بۆ خەرجی جەنگی ئەم دەنێ جارجار هەندێ دیاریشم بۆ بنێرن بۆ ئەوەی لە سوپاکەمدا سەرفی بکەم ئێستا بڕۆن و ئەگەریش ئەتانەوێ دیسانەوە بگلیێن دەست بکەنەوە بە شیوەن چونکە داد و فەریادی ئێوە لە لای من زۆر بەلەزەتە چونکە لە گوێمدا وەکو دەنگی حەڵقەکانی زێڕ وایە و ئەزانم کە ئێوە ئەگەر چی ئەگریێن بەڵام ئەم زێڕ و زیوەی کە داوام لێکردوونە هەر ئەم دەنێ. دەوڵەمەندەکان هەڵسان و ڕۆشتن بەڵام نەگریان بەڵام دەستیان بە لێکدانەوە کرد بۆی بزانن کە چۆن دە بەرامبەری ئەو زێڕ و زیوەی کە ئەی دەنە هورم هەب لە شوێنی ترەوە دەستیان بکەوێ. کاتێ کە دەوڵەمەندەکان ڕۆشتن، هرم هەبوتی سینۆهە لەوانەیە ئەمڕۆ تۆوات بیرکردبێتەوە کە سەرانە سەندن لە دەوڵەمەندەکان بۆ خەرجی شەڕ ستەمە و باشتر وابوو کە خەرجیەکانی شەڕم بە هۆی باجێکی دادپەروەرانەوە لە هەموو گەلی میسر بسەندایە جا چ هەژار و چ دەوڵەمەند بۆی هەموو چینەکان بە یەکسانی ئەو ئەرکەیان بکەوێتە ئەستۆ بەڵام من ئەزانم کە سەندنی سەرانە لە هەموو چینەکان بە خەیاڵی ئەوەی کە پاڵەپستۆکەی بکەوێتە سەر هەموو چین و توێژێ شتێکی خەیاڵیە چونکە هەر کاتێ لە وڵاتێکدا سەرانە لە خەڵکی ئەسەندرێ هەر چەندێکیش ئەو سەرانەیە دادپەروەرانە بێ دیسانەوە هەر ئەرکەکەی ئەکەوێتە سەر چینی هەژار چونکە مەحاڵە دەوڵەمەندەکان و سامانداران و جارێکی تر یەک حەڵقە مس لە بری باج بدەن و دە بەرابەری ئەوە لە خەڵکی نەسەنن هەروەکو چۆن لە هەڕەمەکانی میسردا پاڵەپەستۆ و قورسایی هەموو بەردەکانی ڕیزی سەرەوە کەوتۆتە سەر چینی خوارەوە لە هەموو گەلێکیشدا پاڵەپەستۆی باج و بگرە هەر پاڵەپەستۆیەکی تریش لە قۆناغی کۆتاییدا ئەکەوێتە سەر پشتی هەژاران و چینی کەم دەرامەت و ئێسکەکانیان تێگەشکێنێت بۆیە من وازم لە سەرانە سەندن لە هەژاران هێنا بۆ ئەوەی بڵێن هورم هەب پیاوێکە کە بۆ جەنگ تەنها باز لە دەوڵەمەندەکانە سەنێ و کاری بە هەژارانەوە نییە بەڵام ئەزانم کە هێشتا هەر هەژارانن کە سەرانەی ئەم جەنگە و جەنگەکانی ترەدەن ئەگەرچی ئەم بابەتە ناوبانگێکی باشی بۆ من هەیە و لە لای میسرێکان خۆشەویستمەکە مانەوەی هورم هەب لە مەمفیز بەهۆی پێویستی سندنی زێڕوزی و لە دەوڵەمەندەکان و گرتنی سەربازی نوێ و دروستکردنی گالیسکی جەنگی زیاتر لەوەی کە بیرم لێکردەوە درێژەی کێشا و لەم ماوەیەدا کە لە مەمفیز بوو سەربازانی هاتی لە ناوچەی دەلتای ڕووباری نیل گوندەکان و باخەکانیان وێرانە کرد و ئەسپەکانی خۆیان لە ناو کێڵگەکانی گەنمدا کە هێشتا پێنەگەشت بوو ئەلەوەڕان هەڵاتووەکانی کە لە ناوچەی دەلتاوە ئەهاتنە مەمفیس لەبارەی دڵڕەقی سەربازەکانی هاتیەوە بەسەرهاتی ترسناکیان ئەگێڕایەوە هورم هەب لەو سەرگوزەشتانەی کە هەڵاتووەکان بۆ خەڵکیان ئەگێڕایە و ڕازی بوو ئەیوت ئەم بەسەرهاتانە ئەبێتە هۆی ئەوەی کە خەڵکی زیاتر لە سوپای هاتی بترسێن و بۆ هاوکاریکردنی سوپای مسر ئامادە ببن سینۆهە تۆ پێت سەیرە کە بۆچی من لێرە ماومەتەوە بۆچی ناڕۆم پێش لە هێزەکانی هاتی بگرم بەڵام من ناتوانم بەبێ سەربازی تەواو و ڕاهێنرا و گالیسکەی جەنگی بۆ شەڕی هاتی بڕۆم سەرڕای ئەوەش لەبەر ئەوەی کە غەزە لە دەستی ئێمەدای و هێزەکانمان لەوێدا بەرگریەکەن تا ڕادەیەک بێخەمم چونکە غەزە وەکو پەیکانێک وایە کە چەقیبێتە پشتی هاتی و هاوپەیمانەکەی ئازیرۆ و نەهێڵێت کە بە ئاسوودەیی مانۆری جەنگی بکەن، ئایا لەبیرتە ئەو ڕۆژەی کە تۆ بۆ بەستنی ڕێکەوتننامەی ئاشتی بۆ سووریا چوویت، من ڕامسپاردی کە بە هیچ نرخێ واز لە غەزە نەهێنی و ئەو ڕۆژە من پێشبینی ئێستام ئەکرد کە پاڵپشتێکی وەکو غەزە لە سووریادا بۆ ئێمە چ لە ڕووی بەرگریکردن لە میسر و چ بۆ سەندنەوەی سووریا گرنگییەکی تایبەتی هەیە؟ تا ئەو ڕۆژەی کە غەزەمان لەدەستدایە هاتی ناوێرێ سەربازانی پیادەی خۆی کە ژمارەیان وەکو مێروولە و کوللە وایە بە بیابانەکانی سینا و سوریادا تێپەڕێنێت و بیگەێنێتە میسر چونکە زانێ کە ئێمە خاوەنی هێزی دەریایین و ئەتوانین لە ڕێگەی دەریاوە هێزێکی بەرچاو لە بەندەری غەزەدا دابەزێنین و لە پشت پیادەکانی هاتیەوە ڕاست ببنەوە و تا ئەو ڕۆژەی کە پیادەکانی هاتی بە بیابانەکانی سووریا و سینادا تێنەپەڕیوە و نەگەشتۆتە میسر مەترسیەکی گەورە هەڕەشە لە میسر ناکا. ئەمڕۆ هێزی هاتی تەنها پشتی بە مانۆڕی گالیسکە جەنگیەکانی خۆی قایم و فەرماندەی سوپای هاتی لەو باوەڕەدایە کە بە گالیسکە جەنگیەکانی خۆیان لە ماوەیکی کەمدا میسر داگیرەکا بەڵام ئاگای لەوە نیە کە میسر جیاوازە لەگەڵ وڵاتانێکی وەکو سوریا چونکە سوریا ئاوەڕۆ و کۆندەری ئاودێری نیە. بەڵام لە میسردا لە هەموو شوێنێ لە سەرچاوەی ڕووباری نیلەوە هەتا ئەگاتە تاڤگەی یەکەم بەستی ئاودێری لێیە و ئەم جێگایانە ئەبێتە بەربەست بۆ تێپەڕینی گالیسکەکانی هاتی بەڵام من تەنها پشتم بە کەنداوەکانی ئاودێری قایم نیە چونکە ئەزانم کە ئەگەر پێشی سوپایەکی هێرشبەر نەگیردرێ ئەگەر لەسەر رێی ئەو روبارە ئاگریشی لێبێ ئەو سوپایە بەسەریدا تێ پەڕەبێ بەڵام حەزەکەم کە بە هێزێکی تەواوە بۆ جەنگی هاتی بڕۆم و ئێستاش دەستم نەخستوەتە سەر دەست و پارتیزانەکانی من بەردەوام لە بیابان خەریکی ئازاردانی هێزەکانی ئەوانە و رۆژ نیە کۆمەڵێ لە سەربازەکانیان نەکوژن هەرچەند زیاتر هێزەکانی هاتی لە میسری خوارودا ئاوەدانیەکان وێران بکەن و کێڵگەکان لەناو ببەن و خەڵکی بترسێنن، ژمارەی ئەو کەسانی کە بۆ سەربازیی دێنە ڕیزی سوپاکەی منەوە زیاترە بێ، لە ڕاستیدا کۆمەڵێ لە جووتیاران کە لە میسری خواروودا بە هۆی دەستدرێژییەکانی هێزەکانی هاتی بە برسێتی مابوونەوە هاتنە ناو سوپاکەی هورم هەبەوە و کۆمەڵێکیش کە لە سەردەمی خویاتی ئاموندا هەژار ببوون هاتنە ڕیزی سەربازەکانەوە بەڵام لەبەرئەوەی کە هێشتا ژمارەی سەربازەکانی ئێمە بەس نەبوو هورمهب بەبێ ئەوەی کە گوێ بداتەوەی کە کاهینەکانی ئامون چی ئەڵێن، فەرمانێکی دەرکرد و هەموو ئەو تاوانبارانی کە بە تاوانی باوەڕهێنان بە ئاتون بەرەو کانگەکان نێردرابوون ئازادی کردن و ئەوانی هێنایە ناو سوپاوە. شاری مەمفیس بەهۆی زۆربوونی سربازان تایدا ببووە شارێکی سربازی خۆشگوزەران و هەموو شەوێ سربازەکان لە سۆزانی خانەکان و لە شەقامەکاندا دەیان ڕاند و بەشەڕەهاتن و دانیشتوانی نیشتەجێی شارەکەش لە ترسی ئەوان دەرگای خانوەکانیان داخست و لە ماڵەکانیان نەهاتنە دەرەوە، بەڵام کورەکانی تواندنەوە و دروستکردنی مس شەو ڕۆژ کاریانە کرد و خەڵکی ئەوەندە لە سوپای هاتی ترسابوون کە ژنەکانیش خشڵە مسیەکانی خۆیان ئەدا کە سەرەنەی جێی بۆ سەربازەکان لێ دروست بکەن، هرمهب هەر زێڕ و پارەی لە دەوڵەمەندەکانی مەمفیس ئەسەند و کەشتی پێکڕی، هەر کەشتییەک کە لە دوانزە جزیرەکانەوە ئەهات وەیان لە کریتەوە ئەگەیشتە بەندەرێکی میسری لەلایەن هرمهبەوە ئەکڕدرایەوە، ئەگەر کەشتیوانەکە ئامادە بوایە کە بە دڵی خۆی کەشتیەکە بفرۆشێ ئەوا هیچ، بەڵام ئەگەر نەیفرۆشتایە بە زۆر لێیەکڕیەوە. کەشتیەکانی کریت لەو کاتەدا سەرگەردان بوون و لە بەندەرێکەوە بۆ بەندەرێکی ترەچوون و نەیانەوێرا بۆ کریت بگەڕێنەوە چونکە لەبارەی کریتەوە هەواڵی ترسناکیانە بیست ئەیانوت کە لە کریتدا بەندەکان هەڵساون و بەندەری کریتیان ئاگر تێبەرداوە و هەندێک کەسیش ئەیانوت سوپای هاتی پەلاماری کریتی داوە و ئەم پڕوپاگەندانە لە گوێی بیسەراندا سەرسوڕهێنەر بوو چونکە ئیزانی کە هۆزەکانی هاتی ئەزمونیان نییە کە بتوانن لە ڕێگەی دەریاوە تێپەڕن و پەلاماری کریت بدەن هەندێکیش لەو باوەڕەدا بوون کە هەندێ هۆزی سپیپێست لە لای باکوورەوە هاتوونە و هێرشیان کردۆتە سەر کریت بەڵام هەموو مەلەوان و کەشتیوانەکانی کریت کە سەرگەردان لە بەندەرێکەوە بۆ بەندەرێکی ترەچوون هۆی بەدبختێکەی خۆیانیان ئەگەڕاندەوە بۆ مردنی خویەکەیان و ئەیانوت لەبەر ئەوەی کە خویەکەمان مردووە ناتوانین بۆ کریت بگەڕینەوە بۆیە کاتێک کە هورم هەب پێیانی ئەوت کە وەرنە ریزی خزمەتکردن بە میسرەوە ئەوان ئەگەر بە ئەم پێشنیارە ڕازی بوونایە بە قازانجیان بوو هەندێ لە کەشتیەکانی کریتیش لەبەرد داماوی و چووبوونە ناو بەندەرەکانی سوریاوە و کەوتبوونە دەستی ئازیرۆ و سوپای هاتی بەڵام هورەمهەب توانی کە بە سوودوەرگرتن لە کەشتیەکانی کریت و جەزیرەکانی تر هێزێکی دەریایی پێک بهێنێ و هەموو کشتیوانەکان و مەلەوانانی ئەو هێزە دەریاییە خەڵکانێکی لێهات و شارەزابوون هورمهەب کاتێک کە ڕووباری نیل هەڵچوو لەگەڵ سەربازەکانی خۆیدا کەوتەڕێ بەڵام بەر لەوەی کە لە مەمفیسەوە بەڕێبکەوێ بەهۆی ئەو تەتەرانەی کە لە ڕێگەی وشکانییەوە یان لە ڕێگەی دەریاوە بۆ غەززە ئەنارد، بە فەرماندەی هێزەکانی غەززەی وت کە خۆڕاگر بێ، لەوانە کەشتییەکی میسری هەڵگری ئازووقە خۆی گەیاندە بەندەری غەززە و هەواڵەکەی هورم هەبی گەیاندە فەرماندەی سەربازیی غەززە. ئەمە هەر ئەو فەرماندەیە بوو کە کاتێ من ئەمەویست بچمە ناو غەززەوە دەروازەی شارەکەی لێ نەئەکردمەوە و منی لە ناو زەمبیلێکدا بۆبان شورەی شارەکە بە تەناف بەرز کردەوە من نازانم کە چۆن لەو شارەدا بەرگریە کرد چونکە سەربازەکانی ئازیرۆ و هاتی هەمیشە هێرشیانە کرد و بەسرە قۆچ دەواازەکانی شاریانە کوتا و گۆزەی پڕ لە ماری ژەهراویان فرێ ئەدایە ناو شارەکەەوە بەڵام ڕۆژ نەبوو کە لەلایەن جاسوسەکانی هورم هەبەوە هەواڵی بە پەیکانێکەوە نەبەسترێتەوە و هەڵی نەدەنە ناو شارەکەوە و هورم هەبیش لە پەیامەکەدا ئەیوت بەرگری بکەن بەرگری بکەن کاتێ ئێمە گەیشتینە نزیک تانیس هورم هەب ئاگادار کرایەوە کە کۆمەڵێ لە گالیسکەکانی هاتی لە تەنیشت کەناری نیلەوە لە پێچێکی ڕووباردا جێگیر بوونە هورم هەب فەرمانی دا ئاوەڕۆکانی ئاو دێری کە بەهۆی قڕولیتەوە داخرابوون و بێکەڵک ببوون پاکی بکەنەوە و ئاوی تێبکەن و کاتێک کەوایان کرد لە پڕێکا گالیسکە جەنگەکانی هاتی زانیان کە لە هەموو لایەکەوە ئاو دەورەی داون سەربازە میسرەکان کە لە ناو کەشتی و بەلەم دابوون و لە ئاو ناترسان بەهۆی بەلەمەوە لە ئاوەڕۆکانی ئاو دێریدا تێپەڕیتن و سێسەد ئەسپی هاتیان کوشت و سەد گالیسکەیان سووتان هورم هەب لەم ڕووداوە تووڕە بوو چونکە ئەو ئەیەویست دەست بەسەر ئەسپ و گالیسکەکاندا بگرێ و لە سوپای میسردا سوودیان لێ وەربگرێ، لە پاش ئەم ڕووداوە ئێمە بە ڕێکەوتین تا گەیشتینە تانیس، لەوێدا هورمهەب تووشی دەستەیەک لە سەربازەکانی هاتیبوو کە لە گالیسکەکانی خۆیانەوە دوور بوون و سەربازە میسریەکان پەلاماریان دان و لەبەرئەوەی سەربازەکانی ئەوان پیادە بوون میسریەکان توانیان بیانکوژن و لەگەڵ بەرەو پێشچووندا ئەسپ و گالیسکەکانیشیان گرت ئەم سەرکەوتنە لە ڕووی سەربازییەو گرنگی نەبوو بەڵام لە ڕووی ڕۆحیەوە زۆر کاریگەر بوو چونکە سەربازەکانی میسر بیستبوویان کە سەربازەکانی هاتی ناشکێن و ئەم ڕووداوە سەلماندی کە سەربازەکانی هاتیش وەکو خەڵکی تر لەوانەیە بشکێن هورم هەب نیشانەی سوپای میسری لە ئەسپەکاندا و ڕەنگی گالیسکەکانیشی وەکو ئەوانەی میسر لێکرد خودی هورم هەبیش بەهۆی ئەم سەرکەوتنەوە کەیف خۆش ببوو، سەربازە پیادەکان و خاوەن چەکە قورسەکانی بەجێهێشت و بە دەستەیەک گالیسکەی جەنگیەوە هێرشی کردە سەر تانیس و کاتێ کە بەرەو تانیس ئەڕۆیشتن بە منی وت سینۆهە ئەگەر ویستت دەستێ بوەشێنی با لێدانەکەت بەهێز و خێرا بێ بۆ ئەوەی دوژمنەکەت ئەوەندە گێژ بێ کە تاماوەیەک ئاگای لە خۆی نەبێ من وامەزانی کە هورم هەب لە تانیس ئەمێنێتەوە بەڵام ئەو لەگەڵەوەشدا کە ئەی زانی لە باشووری تانیسدا چەند دەستەیەک لە سوپای هاتی لە بیاباندا خەریکی کاولکردنی گوندەکان و باخەکانن لە تانیس تێپەڕی و ئێمە چوینە ناو بیابانی سینا و من بە سەرسوڕمانەوە ڕوانیم هورم هەب وەکو تیرێک کە لە کەوان دەرچوو بێ ڕووی کردوەتە ڕۆژهەڵات لە دوای ئەوەی گەیشتینە بیابان، هورمهب چەند بنکەیەکی پاسەوانی هاتییەکانی گرت کە سەربازەکانی ئەو بنکانە یاساوڵی پاراستنی گۆزە ئاوەکان بوون و ئەو کاتە من زانیم کە بۆچی ئازیرۆ و سوپایهاتی گۆزەی کۆنیان لە میسڕ ئەکڕییەوە چونکە گۆزە و کوپەی نوێ ئاو دزەکات و ئەو ئاوەی کە تێیەکەن لە درزە وردەکانی گۆزەکەوە دێتە دەرەوە و ئاوی تێدا نامێنێ بەڵام گۆزە و کوپەی بەکارهات و ئاوەکە ڕاگرێ سوپایهاتی سەدان هەزار گۆزەو کوپەی پڕ لە ئاوی لە سوریاوە هەتا مەرزی میسر لە هەندێ شوێنی تایبەت لە بیاباندا دانابوو بۆ ئەوەی لە کاتی هێرش کردن بۆ سەر میسر سوپاکەیان بێ ئاو نەبێ چونکە سوپای هاتی لە بەرەوەی کە هێزی دەریایی نەبوو بۆ پەلاماردانی میسر ناچار بوون کە لە ڕێگەی وشکانیەوە هێرش بکەنە سەر خاکی ڕەش و بۆ ئەو ڕێگا وشکانیش پێویستیان بە ئاو بوو. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕووداوە بەسەرتا کانتان پێشکەش دەکەین تا ئەو کاتە ڕێز و سلاوی سورێن ناتق جێبەجێکار پێشڕۆمە پێشکەشکار پەسەند بفەرمونون هاوڕێمان بن.